ئەوانیش وتیان فەرمایشتە دیسان وتی بەو خویە نابێ لای ئێمەوە خراپتان بێتەڕێ ئەم جا بەکەنیزەکەی وت خواردنیان بۆ بێنە ئەویش بۆی هێنان ئەمجا مەی و پیاڵێ خستە بەردەم ئەوانیش خۆیان شاد و دڵخۆش بوون ئەمجا نیعمەت وتی، خۆزگەم زانی دوای ئەمە چی ڕوەدا. خوشکی خەلیفە پرسی، ئەرێ ئەم کەنیزەکەت خۆشەوێ؟ نیعمەتی ژووتی خانم لەبەر خۆشەویستی ئەو ئاوا ژیانم خستۆتە مەترسیەوە. ئەم جام پرسیارەی لە کەنیزە نەعیم کرد. ئەوی ژووتی خانم، خۆشەویستی ئەو منی گۆڕی ئەمجا خوشکی خەلیفەوتی یەکدەنگ خەم مەخۆن چونکە ئاوایەکتان خۆشەوێ بەو خویە کەس ناتوانێ لێکتان کا نعیم هێندە دڵی خۆش بوو کەوتی عودێکم بۆ بێنن بۆیان هێنا هەندێ نەسبی کرد و ئەم گۆرانی وت بێ ئەوەی حەقی لای من و تۆ بێ لەیەک دایبڕین بە کوڵ و کۆی دەم و زبانی لێخستینە کار بێ ئەوەی هاوڕێ و خزمم لێ کۆ بێ. نەعیمیان هاندا و بادەیان نۆشی، مەستی ئاواز و گۆرانی خۆش کاتێکیان زانی خەلیفە خۆی کرد بە ژوورەکەیاندا. کە بینیان هەستان و کڕنوشیان بۆ برد ئەویش کە نەعیمی بینی و وتی سوپاس بۆ خوا کە سەرێشەکەت نەما ئەمجا لە خوشکەکەی پرسی ئەی ئەم کەنیزەکە نوێی لای نەعیمەوە دانیشتۆ چێە خوشکەکەی وتی میری مسلمانان نەعیم بەبێ ئەم کەنیزەکە ناخوات و ناخواتەوە هێندەی خۆشەوێ خەلیفە وتی کە بە هێندەی نەعیم جوان و نازدارە سبێنێ فەرمانەدەم جێی لە ژوورەکەی نەعیم بۆ بڕازێنەوە لەبەر خاتری نەعیم ئەم جا خەلیفیان لە کۆڕەکەیاندا جێکردەوە و پیاڵی شەرابیاندایە دەست خوشکەکەی چاوێکی لە نەعیم داگرت کە گۆرانیەک بڵێ نەعیمیش پێکەکەی هەڵدا و عودەکەی گرتە دەست و گۆرانیەکی خۆشی بۆ وت ئەمجا خەلیفە پێکێکی بۆ کرد و بەڵکو گۆرانیەکی تریش بڵێ ئەویش پێکەکەی هەڵدا و دەست بە سازەوە گۆرانی بۆ وت بەم ئاوازەوە ئەی شەریف ترین کەسی زەمانە لەوێنەت نییە چاکی بزانە ئەی ئەوەی پلە و پایەت باڵایە ناوت بڵندە ئەڵەی ئاڵایە خوا بتپارێزێ لە بەڵای خراپ خوایە گیرابێت ئا ئەم دوعایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی کە خەلیفە گۆرانیەکەی بیست وتی چەند گۆرانیەکی خۆش بوو چەندە زمان پاراو و شعر ڕەخساو بوو دانیشتنەکەی تاکو نیەوشە و درێژەی کێشا دواتر خوشکی خەلیفە بە خەلیفەی وت گوێ بگرە لە کتێبی ژیان نامەی گەورە پیاواندا چیرۆکێکم دیوە خەلیفە وتی چ چیرۆکێک خوشکەکەی وتی گوێ بگرە لە شاری کوفەدا لاوێک هەبوو ناوی نیعممەتی کوڕی ڕەبیع بوو کە نیزەکێکی هەبوو کە هەر لە مناڵیەوە پێکەوە گەورە بوون کە گەورە بوون خۆشەویستی داگیری کردن ئەم جا زەمانە نەگبەتی خۆی دا بەسەریاندا بەڵای بۆ ناردن تووشی دابڕانی کردن لە یەکتر بە فڕوفێڵ کەنیزەکان لە ماڵهێنا دەر و دزیان ئەمجا دزەکە فرۆشتی بە یەکێ لە سوڵتانەکان بە دە هەزار دینار. لاوەکە هێندەی کەنیزەک خۆشەویست ماڵ و سامانی جێهێشت و ژیانی خسە مەترسیە و شار و شار کەوتە سۆراغی کەنیزەکەی، خەو و خۆراکی لێ هەڵگیرا، دوای ماندووبوونێکی فرە کەنیزەکەی دۆزیەوە کە ناوی نەعیم بوو، دەستی لە ژیانی هەڵگرت و چووە لای کەنیزەکەش لاوەکەی خاوەنی هەر زۆر خۆشەویست هێشتا تاسان لێک نشکا بوو کە خەلیفە خۆی کرد بە ژوورەکاندا خەلیفەش کاتی خۆی کەنیزەکەی کڕی بوو لەو کەسەی کە دزی بووی نەهێشتی دەم بکەنەوە نەگوێی لێگرتن دەمودەست فەرمانی دا و بردیان و کوشتیانن باشە میری موسڵمانان تۆ چی ئەڵێی لەبارەی بێویژدانی ئەو پاشایەوە میری موسڵمانان وتی ئەوە شتێکی زۆر عجایبە ئەبوو لەگەڵ ئەو هەموو دەستڕۆشتنەدا لێبوردە بواە لێیان خۆش بواە لەبەر ئەم سێهۆیە یەکەم ئەوانە خۆشەویست یەک بوون دووەم لە حاڵی ئەودا بوون و لەسەر بڕێی خۆی بوون سێم ئەبووە پاشایان ئارام و شێنەی بن ئەوان حوکمڕانی هاوڵاتیانن چۆن ئەبێ هێندە بەپەلە بن ئەو پاشایە کاری ئەو کەسە پاشایانە نەبووە ئەم جا خوشکەکەی وتی براجیانەکەم تۆ پاشای ئاسمان و زەوی ئێستا بە نەعیم بڵێ بۆ گۆرانیەکی تر نەعیمیش دەنگی هەڵبڕی ئەم گۆرانی چڕی غەدری زەمانە هەر سەر و مڕە دڵێ ئەوشێ کە بە خەم پڕە نێوان هاوڕێیان ئە ئاڵۆزێنێ بۆ خۆشەویستیان وەکو ئاگرە پێکەوە ژینمان خۆشی و خەندان بوو ئەوەی بیر نەبوو هەردا بڕان بوو خەلیفە کە ئەم گۆرانەی بیست زۆری پێخۆش بوو ئەم جا خوشکەکەی وتی براجان هەر کەسێک بڕیارێک بدابێت خاوەن قسەی خۆی بێ تۆش خۆت حکمی خۆتدا ئەمجاوتی نیعممەت هەستە تۆش نەعیم هەستە بەرامبەری بوەستە ئەمجا خوشکی خەلیفەوتی ئەی میری مسلمانان ئەم نەعیمە حەجاج کوڕی یوسفل سەقفی دزیوێتی درۆشی کردو کە گوایە بە دههزار دینار کڕیوێتی ئەمەیش نیعمەتی کوڕی ڕەبیعی خاوەنیەتی منیش ئەڵێم بۆ خاتری حرمەتی پاکیزەی باوانت حەمزە و عەباسی و عقەیل لیان خۆش ببە و بیان بەخشە بەیەک پاداشتی ئەم چاکەیە لەو دنیا وەربگرەوە ئێستا ئەمانە لەبەر دەستی تۆدان نمەکی تۆیان کردووە منیش بۆیان ئەپارڕێمەوە لێت خەلیفەوتی ڕازەکەی خۆم حکمی خۆم داوە و پەشیمان نیم لەو قسەیە ئەمجا پرسی نەعیم، ئەمە خاوەنتە؟ ئەویش وتی، بەڵێ مێری موسڵمانان. خەلیفە پێی وت، خەمتان نەبێ، ئەوا منیش دامنەوە بە یەک. ئەمجا لە نیعمەتی پرسی چۆن زانیت نەعیم لێرەیە و کێ پێوتی نیعممەد وتی میری مسلمانان بە گۆڕی با و باپیرانت بەسەرهاتەکەت وەکو خۆی بۆ جێرمەوە بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە کە چۆن لەگەڵ پزیشکی عەجەمیدا هاتوون و پیرێژنە قارەمانە چۆن لە نێواندا بووە. کە خەلیفە بەسەرهاتەکەی بیست، زۆری بەلاوە عەجایب بوو. ناردیە شوێن عەجەمی، ئەویشیان بۆ هێنا، ئەوی کردە پیاوانی دەوڵەت و لە خۆی نزیک کردەوە، پاداشتی کرد. ئەمجا وتی. کەسێک ئاوا تەگبیری زیرەکانە بکا ئێمەش ئەیکەینە یەکێک لە پیاوانی دەربار ئەمجا خەڵاتی بە نەعیم و نیعممەتدا و هەروها بە پیرێژنە قارەمانە حەود ڕۆژمانەوە ئەمجا نەعیم و نیعممەت داوایان کرد بگەڕێنەوە خەلیفە ڕێدان بەرەو کوفە بوونەوە نیعممەت بەدایک و باوکی شاد بۆوە ئەو دوو خێزانە بەختەوەرانە ژیانیان ڕابرد تاکو دابڕی کۆمەڵان تێکدەری چێژان لەناوبەری ژیان کاری خۆی کرد کاسعەد و ئەمجد ئەمەیان لە باران بیست هەر زۆریان پێ سیر بوو وتیان ئەوە ڕووداوێکی سیر بووە ئیدی ئەو شەوە نووسن شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. پاشماوەی چیرۆکی قەمەر زەمان شەهرەزاد و تیکە ڕۆژ بۆ ئەمجد و ئەسعەت سوار بوون تا بچنە لای پاشا ڕێیاندان پاشا ڕێزی گرتن دەستی کرد بە قسەکردن لەگەڵیاندا گوێیان لە هاوار و قیژە و زریکەی خەڵک بوو دەرگاوان هاتە ژوور و بە خەلیفەی وت کە یەکێک لە پاشاکان سەربازێکی زۆری هێنا و هاتۆتە سەر شارەکان پاشاش ئەسعەد و ئەمجەدی تێگەیان ئەمجەد و تێستا خۆمەچم هەواڵتان بۆ دێنم کە چووە گۆڕەپانی شار پاشا و سربازانی و دەست و پێوەندانی بینی کام جدیان بینی گرتیان و بردیانە بەردەم پاشایان وتیان قوربانم پیاوە نوێنەری پاشای شارە ئەم جدیش کڕنوشی بۆ برد تومەس پاشا ژنە و دەماخی کردووە ئەمجا پاشا بە ئەمجەدی وت ئەوە بزانە ئامانجێکم لە داگیرکردنی ئێرە نییە تەنیا بۆ کۆیلە ئامردەکەمە گەڕێم گەر ئەیدەنەوە دەستم ئەوە باشە گەرنا ئەوە خراپتان بەسەر دێنم ئەمجا ئەمجد پرسی ئەو کۆیلێ ناوی چییە و بۆ مۆسفکە شاوتی من شامەرجانم کۆیلەکەشم ناوی ئەسعەدا بارامی مەجوسی هێنابووی ویستم لێی بکڕم پێی نەفرۆشتم ئەوە بوو منیش بە زۆر لێم سند ئەویش بێدەنگ نەبوو شەو هات و ئەسعدی دزیە و لەگەڵ خۆی بردی ئەم جاوەصفی ئەسعدی بۆ کرد ئەمجا ئەم جەدوتی سوپاس بۆخوا ئەی شای زەمانە من برای ئەو ئەس ئەدەم و خوا کێشەکەی ئاسان کرد ئەمجا شا مەرجانە ئەمجەدی لەگەڵ خۆی برد و چوونە سەربازگە. کە دانیشتن ئەمجەد چیرۆکی خۆی بۆ گێڕایەوە کە چۆن لەگەڵ ئەسعەدی برایدا لە نیشتیمانی غەریبان چیان بەسەر هاتووە و هۆی چوونە دەرەوەیان لە دورگەکانی ئەبەنووسی بۆ باس کرد. شا مەرجانە هەر زۆری بەلاوە سەیر بوو. ئەمجەد گەڕایەوە لای پاشای شار و بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە. ئەویش زۆری پێخۆش بوو ئەمجا پاشا و ئەمجەد و ئەسعەد چوونە سەربازگەکە و داوای بینینی شامەرجانیان کرد و لای شامەرجانە دانیشتن لە کاتێکدا دەمەتەقیانە کرد تۆس ڕووی ئاسمانی گرت جارێکی تر حاڵی شار تێک چۆوە دوای سعاتێک بۆیان دەرکەوت سوپایەکی گەورە گەشتۆتە شارەکە سربازانی زرێپۆش و ڕم بەدەستن هەر وەکو مستیلە چۆن لە پەنجەدا ئەسوڕێ ئاوا بە دەوری شاردا ئەسوڕانەوە ئەمجد باس عەدی وت ئینا لله و ئینا ئیلەیه ڕاجعون ئەم سوپایە چییە گومانی نییە ئەمەیان دژمنە گەر پەنا بۆ سوپای ئامادەکراوی شامەرجانە نەبین شارەکەمان لەدەزەدەین هەموویشمانە کوژن چارنی ئەبێت بچینە دەرەوەی شار تا هەواڵ بزانین ئەمجد هەستا و لە نێوەندی سوپای مەرجانە چوە دەرەوە و بۆ قەراخشار کە سەیری سوپاکەی کرد و لی پرسین بۆی دەرکەوت ئەم سوپایە سوپاس بۆخوا باپیرە غەیورە باوکی شازادە بدورە ئەم شایە خاوەنی دورگە و دەریایان و حوت کۆشکەکە بوو شەهرەزاد وتی کە ئەمجەد گەیشتە بەردەم پاشا کڕنوشی بۆ برد پاشا خۆی پێناسان وتی ناوم شاغەیورە بە ڕێبواری بەێرە داهاتین و لامان داوە زەمانە جەرگی سووتاندوم و بە دووری کچم ون کردووە لەو کاتەوەی ڕۆشتووە هەواڵی خۆی و قەمەر زەمانی مێردی نازانم وتم لێرەش هەواڵێکیانە پرسم ئەمجد کەمێ سەری داخست و بیری کردەوە ئەمجا لێ ڕوون بۆ جارێکی تر کڕنوشی بۆ پاشا بردەوتی من کچەزاتم کوڕی بدورم کە بیستی ئەمە کچە زاکەیەتی خۆی فرێدایە سەری و باوەشیان بەیەکدا کرد و دەستیان کردە گریان پاشا غەیروتی سوپاس بۆخوا کە سەلامەتیت و پێک گەشتینەوە ئەمجا پێیوت کە بدوری کچی و قەمەر زەمان سەلامەتن و لە دورگەی ئەبە نووسن ئەوەشی بۆ جێڕایەوە کە باوکی لە خۆی و ئەسعدی برای تووڕە بووە و فەرمانی داوە بمان کوژن خەزنەدار بەزەی پێمان داهاتوەتەوە و نەیکوشتوین ئەم جا بە پێکەنینەوە گەڕایە و لای پاشا و هەواڵەکەی پێوت پاشاش هەر زۆری پێسەیر بوو فەرمانی دا پێویستەکانی میوانداری لەمەڕ و ئەسپ و شتر ئامادە بکەن لێەوە چوە لای شامەرجانە و ئەویشی تێگەیان مەرجانەش وتی خۆم و سوپاکەم ئامادەین بۆ ئاشتەوایی کە ئەمان سەرگەرمی ڕووداوەکان بوون تەپ و تۆز دیسان بڵند بۆ و بەری ئاسمانی گرت ڕۆژی ڕووناکی تاری کرد کە نزیک شار بوونەوە و ئەو دوو سوپایان بینی لە تەپڵی شەڕیاندا هەر دەنگی ئاو زەنگی و ترپەی پێی ئەسپ بوو ئەبیسرا و بریسکەی شمشێر و ڕم بوو ئەبینرا کە پاشا ئەمەی بینی وتی دیارە ئەمڕۆ ڕۆژێکی پیرۆزە و ئەم دوو سوپای پێکاتن بێگومان ئەم سوپایی تریش هەروا بێ ئەمجا فەرمانی دا ئەمجە دو ئەسعەت کە بچنە دەرە و هەواڵیان بپرسن وتیشی سوپای وا سنگین و بەنگینم هێشتا نەدیوە دوو براکە چوونە دەرەوە، دەروازەکانی شار داخرابوون، بۆیە دەروازەیەکیان بۆ کردنەوە، کە چوونە دەرەوە سوپایەکی مەزنیان بینی، کە پرسیان بۆیان دەرکەوت کە ئەمە سوپای شا ئەبەنوسە و قەمەر زەمانی باوکیشیانی لەگەڵدایە، کە باوکیان دۆزیەوە چوونە لای و کڕنوشیان بۆ برد و. دەستیان کردە گریان قەمەر زەمانیش کە بینینی خۆی هەڵدایە خوارە و باوەشی پیاکردن و بە سنگەوە نووساندن ئەمجا پەژارەی دابڕانیان بۆ باس کرد ئەوانیش باسی غەیور شایان بۆ کرد ئێدی هەردوو کوڕەکەی دایە پێش و بەرەو سوپای غەیر شاچوو یەکێک لە کوڕەکان چووە لای شاغەیور و مژدەی گەشتنی قەمەر زەمانیدایە ئەمجا پێک شاد بوونەوە زۆریشیان پێ سیر بوو کە لێرەدا یەکانگیر بوون ئەمجا لە شاردا بۆ ئاهەنگ خواردنی فرە ئامادەکرا شیرینی پێشکەشکرا میوانداریەکی کەمیۆنەکران کە ئەمان سەرگەرمی خواردن بوون دیسان تەپ و تۆز ڕووی ئاسمانی گرتەوە دەنگی تەپڵی جەنگ گوێی کەڕەکرد سوپایەکی ڕەشپۆشی هێندە زۆر بوو کە نەئەهاتە ئەژماردن کەسێک لە نێوەندیدا بوو ڕێشی سپی شۆڕ بۆوە سەرسنگ ئەویش ڕەشی پۆشی بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. سوپاس بۆ خوا کە هەمومانی ئاوا کۆ کردەوە ئاخۆ ئەم سوپا مەزنە چی بێ ئەوانی ژوتیان خەمت نەبێ ئێمە سێ پاشاین سێ لەشکرمان ئامادەی جەنگە ئەگەر دژمن بن سێ هێندەش بن بەرەنگاریان ئەبینەوە هێندەیان زانی نوێنەرێکی پاشا هاتووە ئەوانیش بردیانە بەردەم شا قەمەر زەمان و شاغەیور و شامەرجانە و شای شارەکە نوێنەرەکە کڕنوشی بۆ بردنەم جاوتی ئەوە سوپای پاشایەکی عەجەمە چەند ساڵ لەمەوبەر کوڕێکی ون بووە ئەویش شار بە شارە گەڕێ بە شوێنیدا ئەگەر لەم شارەدایە ئەوە خەمتان نەبێ ئەگەریش نا ئەوە پەلامارە دات و شارەکەتان بەسەردا ڕوخێنێ قەمەر زەمانوتی ناتوانێ ئەوە بکە ئەم پاشای عەجەمە ناوی چییە؟ نێردراوەکە وتی ناوی شا شەهرەمانە خاوەن دورگەیانی نەمرە هەر شارێکی داگیرکردووە سوپاکەی پێش خۆی خستووە ئاوا بۆ کوڕەکەی گەڕێ کە قەمەر زەمانە مێ بیست هاوارێکی کرد و بورایەوە کە بە ئاگا هاتەوە زۆر بە کوڵگریا و بە ئەمجە دوەسعەد و دەوروبەرەکەی وت دەی کوڕەکانم پێکەوە بڕۆن باپیرەتان بهێنن مژدەی منی بدەنێ ئەوە چەند ساڵە لەبەر من ڕەش پۆشە ئەمجا هەر لە مناڵیەوە چی بەسەر هاتبوو بۆ پاشاکانی گێڕایەوە ئەوانیش هەر زۆر سەریان سوورما ئەمجا لە تەک قەمەر زەماندا چوونە پێشوازی شەهرەمانشا قەمەر زەمان باوەشی کرد بە باوکیدا لە خۆشیاندا هەردووکیان بورانەوە کە بە ئاگا هاتنەوە و دواتر حەوانەوە شەهرەمانشا بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە ئەمجا شامەرجانیان لاس ئەد مارە کرد و ڕەوانەی شاری خۆیان کردەوە پێیان وتن نامیان لێ نەبڕن ئەمجا بێستانی کچی بارامیان لە ئەمجد مارە کرد هەمووشیان گەڕانەوە بۆ شاری ئەبەنووس قەمەر زەمان بەسەرهاتی گەشتنەوەی بۆ کوڕەکانی بۆ خەزوری گێڕایەوە ئەویش زۆری پێخۆش بوو بۆیان ئەمجا پاشای غەیور باوکی بدور چوە لای کچەکەی و تاسەی لێشکە لە شاری ئەبەنووس مانگێک مایەوە ئەمجا ئەمجەد و کچەی برد و گەڕایەوە شاری خۆی لە شاریش ئەمجەدی کردە جێنشینی خۆی قەمەر زمانیش ئەسعدی کوڕی کردە جێنشینی ئەرمانوس ئەمجا قەمەر زمان خۆی ئامادەی سەفەر کرد و لە تەک پاشای باوکیدا بەرە و دورگە نەمرەکان بوونەوە ماوەی مانگێک مژدان و پاداشت ئەبەخشرانەوە بە شاردا قەمەر زمان لە شوێنی باوکی حکومڕانی کرد تاکو خوا بردیەوە بۆ خۆی ئەمجا شا شەهرەیار بە شەهرەزادی وت ئەم چیرۆکە هەر زۆر سەرسوڕهێنەر بوو شەهرەزادی ژووتی پاشام ئەم چیرۆکەی بیستت ناگاتە چیرۆکی ئەلادین شامات شاپرسی چیرۆکی عەلادین شاما چۆن بووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.